کارکردی نیە لەسەریان و دڵی نادەنێ و لێی غافڵن. الذین هم یراون ویمنعون الماعون ئەوانەی کە ڕیابازن و بە ڕووکەش نوێژ دەکەن و دەیانەوێت خۆیان دەربخەن و ئیمانداران بخەڵەتێنن هەمیشە هەوڵ دەدەن بۆ قەدەغەکردنی هەموو چاکە و یارمەتی و کۆمەچی و هاوکاریەک